هەر هەموان وا هاتن هەروەها پیاوێکی لەگەڵە ناوەکەی ناوەکەی ڕجایی کوڕی بەڵێ بەڵێ ناوی ڕەجاوی کوڕی حیوەیە پارە گۆڕێکی هێ منە بەڵام گەورەم پێشەوای ئیمانداران خودا سەرکەوتوی بکە. یەکەم دیناری عەرەبی. خودا بتپارێزێ و ئاڵای ئیسلام بەدەستی تۆ بەرزکاتەوە پێشەوای ئیمانداران. خودایە ئیسلام بەهێز بکە بە هۆکارەکانی بەهێز بوون وە خێر و بەرەکەت بەسەر میلەتەکەیدا ببارێنی. کچی براکەم براکەم ئەیەوێ بیکا بە بووک بۆ کوڕەکەی چ وەڵامێک بدەمەوە کامە برات وە کام برازات وە کامە کچی برات ئەو هەموو خەڵکانە هەموویان ئەمشەو دەیان ناسیت یان سبەینێ یانی هیچ پیاوێک نییە بێت و من لە دەستۆ ڕزگار بکات هەی قەیرە کچەکەی مەڕوان ئەوە پیلانێکی زۆر باشە بیخوێنەوە بەشڕی برات زۆر سڵاوت لێ ئەکات باوکی وەلید ئەوە تۆ لە کەیەوە لە دیوەخانی نامەکان کار دەکەیت نامەی مارە بڕین هیچ کەسێک هەڵی ناگرێت تەنانەت ژن نەبێ ئەی باوکی وەلید ئەوە لە کەیەوە کاری مارە بڕین دەکەی ها ئەی کچی مەڕوان؟ گەر بۆ کچەزا و برازاکانم ژن مارە نەکەم ئایە بۆ کێ بیکەم ئەی باوکی پیاوان و باوکی ئەو کچانەی خاوەن خڕ خاڵن. با بە یەکەم کار دەست پێ بکەین ئایە چی دەوێ بشەڕ؟ دەیەوێ کچی براکەی مارە بکات بۆ کوڕی خۆی بۆ کوڕی خۆی حەکەم. کام کچی برای ها؟ ئەو کچەی خاوەن ڕێز و حورمەتە و لە بنەماڵەیەکی بەرزە و ئەو کچەی کە زۆر ڕێک و پێکە و دایکی ئەمەوییە و قوڕەیشییە و و باوکی ئەمەوی بێ و قوڕەیشی بێ، ئەو کچەی خاوەن ڕێز و حورمەتە لە بنەماڵەیەکی بەرزە، فاتیمە، کچی پێشەوای ئیمانداران، پیلانێکی زۆر باش و بێ هاوتایە پێشەوە ئیمانداران بزانم تۆ مەبەستت کام پیلانە برازاکەم بە بەشر بڵێ بەخێر بێیت خی گەورە مژدەی خۆشیت پێ ببەخشێ ئەی پێشەوای ئیمانداران. ئەم پیرانە دەبێت باسی لەسەر بکرێت. ڕێم پێ بدە بڕۆم پێشەوە ئیمانداران. دانیشە. لە دیوەخانی مارە بڕیندا گوێت لە هیچ نەبووە هێشتا. حەکەم کوڕی مامم بەشر؟ منیش دەستخۆشی لێ ئەکەم ئەگەر ئەوە بێ کە. بەڵێ ئەوەیە کە دایکی ئەو لە لای تۆ هەوڵی دا کە توڕەت بکات ئەویش لە مامە پیاوکوژەکەی. حەجاج؟ خزمایەتی لەگەڵ حەجاج دەکەی ئامۆزا؟ ئاساییە گەر بیرچووی ئیماندارم بەوە ڕازی بێت. لە نزیکەوە چاوم پێ کەوت زۆر جوان و بەڕێز و خاوەن بنەماڵەیەکی بەرزن هەروەها مامیشی هیچ وێنە و هاوشێوەی نییە لەگەڵ پیاوەکانی پێشەوای ئیمانداران. ئایا ناترسی خێزانی ئامۆزاکەم مناڵێکی ببێ سەقەفی و حەجاجی و پیاوکوژ هەر وەکو باپیری و مامی؟ بەڵکو ئەمەوی یا مەڕوانی وەکو باوباپیری دەرچێ ئەی کوڕی عەبدولعەزیز. توڕە مەبە پورێ. تەنیا بە پۆرۆشم بۆ ئامۆزاکەم کە ژنێکی ئاوا بێنێت. کچێک مارە بکات کە مامی پێشانی دەدات بۆ هەموو کەسێک کە ڕازی بێ یا ناڕازی. کانها امە یعرضها النخاس طامع فیما هو اعظم من الصهر والنسب. دانیشە تۆ هەمیشە توڕەیت ئەی ئەو کەسەی کە هەمیشە بە وریاییەوە قسە دەکەی وەکو تیرێک فریان دەدەی بەڵام ئەویش تیرێکی ڕاستگۆیە بە هەر کەس بکەوێ دەیکوژێت من بەوە قایل نیم و ئەو کچەش بۆ کوڕەکەم هەڵدەبژێرم کە خۆی هەڵی بژاردووە و نردومە بە شوێن لێپرسراوەکەی پرسیاری لێ دەکەم ئەگەر ڕازی بی و کچەکەش ڕازی بێت بەخێر بێیت کچی برام عەبدولعەزیز. ام البنین؟ ئاواتەخوازم کە بۆ ئامۆزاکەت بێت ام البنینی خوشکت. ئەگەر براکەی بەوە ڕازی بێت. براکەی ڕازیە و باوکیشی ڕازیە و دایکیشی ڕازیە. و پورەکەشی بەوە قایل نییە بەڵام مارە بڕینەکەی تر زۆر لەوە بەهێزترە. باشە تۆڕاتیە بەرامبەر ئامۆزاکەت بەشەر هابرازاکەم. زۆر سەرسوڕهێنەری مامە هەر وەکو دەریایەکی کەس هیچ شتێک لەبارەی تۆوە نازانێت ئامۆزامە ئەوە حەقی خۆیەتی هەروە حەقی خۆشمە ئاێوانە داپیرە ها دایکە من ناڵێم کامیان هەقترە بۆت من دەڵێم کامیان خۆشەویسترە لەلات خالید کوڕی مامد مەعاویەی کوڕی مەڕوان یان عەبدولعەزیز کوڕی مامد کوڕی باوکمان مەڕوان. کامەیانت دەوێ؟ هەر هەموویان و بە دەیان کەسی تر. باوکم پرسیاری لێ کردم ڕەتم کردنەوە. کچەکەت دڵی لە لای وەلیدە دایکی عومەر. ئامۆزامە و پەیمانپارێزیشە ئەو لە پاشی باوکم خوا تەمەنیان درێژ بکات هەموویان. کەوتۆتە مێشکم لەو ڕۆژەوەی چاوم بە چاوی کەوتووە وام زانی لە ناو دڵتایە تۆ هەر بە پورت دەچی عاتیکەی کچی مەڕوان. مەڕوان نییە هەر وەکو پورەکەی. وەڵامەکەی چی بوو؟ بەو شتەی تۆ و مامی پێتان خۆشە. دەمەوێ بزانم ڕای ئەو چییە. باشە تۆ وەڵامەکەت چی بوو کچم؟ ڕام ئەوەیە کە باوکم پەیمان پارێزی یەکەم ڕازی دەکا. پەیمان پارێزی یەکەم باوکت؟ پێشتر گوێم لەو شتە نەبووە لە تۆ. حەز دەکەم هەموو خەڵک ئەم شتە بزانێ لەمڕۆوە. بۆ ئەوەی بزانن وەلید ئامۆزامە و مارەم ناکات لەبەر ئەوەی ئامۆزای ئەوم. لەبەر ئەوە نییە. بۆ ئەوەی بزانن من کچی پەیمان پارێزی خەلافەی ئەمەویم. خودای گەورە تەمەنی پێشەوای ئیمانداران و منداڵەکانی درێژ بکات. یارمەتیم بدە مۆزاحیم دەهۆرە یارمەتیم بدە براکەم تۆ دەتوانی تەنانەت لێرە خەڵەباڵغی دروست بکەی و خەڵک بێن یەژوورێ و هەموو شتێکی ئێرە تێک بدەی وەرە یارمەتیم بدە براکەم خەریکە پشتم دەشتێ ئەڵە ئەم سندوقە داگرە لەگەڵم خێرا دە هەندێک ئامان بۆ بێنە ئاو یارمەتیم بدە هەی بێ مێشک ببورە واللە لەبیرم کردی یا اللە ئاو ئاو ئەوە چییە؟ ئەوە بەشەکەی خۆتە گەورەم بڕۆ دەرەوە بێ مێشک چاوەڕێکە دەری دەکەی لە کاتێکدا لە ماڵی منە و دەیشکێنی و لە پێش چاوی من تاوان باری دەکەی بە بێ مێشک ئەگەر ئەوە بێ مێشکە ئەی بۆچی کاری پێ دەکەی دەست خۆش بێ گەورە ئەوە چییە؟ ئەوە بەشە تازەکەی خۆتە ئەو بەشە تازەیە گەورەم لە پارەی ئومەوی ئەوە چەند دەبێت؟ شەست هەزار دینار گەورەم. پێشەوای ئیمانداران فەرمانی پێدام. خوا بەرەکەتداری کا. گوتی لە ئەسپ و زین چی هەڵدەبژێرێ؟ و هەر کەسێک کە تۆ لێی دڵنیای هەڵیبژێرە لە خزمەتکار و پاسەوان بۆ قافڵەکەت و کۆشکەکەت گەورەم. وە پێی گوتم هەرچییەکی دەوێت با بە دڵی خۆی هەڵیبژێرێ لە خزمەتکار و پاسەوان. وادەکەم ان شاء اللە بوەستە وتت خزمەتکار و پاسەوان هەڵبژێرم بەڵێ گەورەم باشە بۆ ئێوە هەڵیان نابژێرن پێشەوای ئیمانداران باشترین پیاوت بۆ هەڵدەبژێرم کە جێگای متمانە بن گەورە و خۆشەویستم زانیومە کەوا زاواکات حەجاج هاتۆتەوە لە عێراق. ئەم چەولە ماڵەکەیەتی گەورەم. با ئەو بڵێ بزانە کێمان بۆ هەڵدەبژێرێ بۆ ئەوەی ببێتە پاسەوان و خزمەتکار بۆ ئەوەی شتیان فێر بکات هەر وەکو فێری تۆی کردووە. گەورەم فێر دەبم. ناوچەی گەنج ناوم لە بیرت کرد گەورام منت لە بیر کرد و هەموو جارێک لێم دەپرسی و پاشان لە بیرم دەکەی سەیرم خاوەن دینارەکان هەموو کات درهەمەکان لە بیر دەکەن من خزمەتکارتم گەورام درهام بەڕێزەوە لەگەڵ میر قسە بکە ئەی لەو میر کەسێکی وەکو تۆی نایە تا خزمەت کارەکانی فێری شت بکات ئەی خزمەت کاری حەجاج پێش ئەوەی زاوای بیت بڕۆ لێرە بە حەجاجش بڵێ زۆر پێ خۆش هەڵبن کە هاتۆ تۆ لە عێراق بە خێراتنەوەشی دەکەین باشە گەورم پێی دەڵێم خوا بەرەکەتت بەسەردا ببارێنێ. بە ئارەقە خۆی شوشتووە. ببوورە گەورم ببوورە گەورم لە خزمەت کارەکەت درهەم ئەوە نە بە درهەمێک دەفرۆشێ نە بە درهەمە چیش دەیکڕێ پێم بڵێ نرخی تۆ چەندە؟ نرخی من؟ من مەبەستم نرخی خوێنەکەت نییە بەڵام نرخی خۆت دەڵێم نرخی من بە هەموو پارەکان و پارەی ناو ماڵەکان گەورم ئاوا من هیچ پیشەیەکم نییە تەنانەت خۆم وە خۆشم سێ پارچە لە ناو سێ پینەدا و درهەمێکی قەڵب ئەوە هەموو خێزانەکەمە و درهەمێکی سڕاوە هەرچەند بڕوا دەکەوێت ئەوە داپیریانە و درهەمەکانیش دایکی درهەمم هەر چەندت دەوێ هەڵیگرە بەڵێ بۆ گوێ لێ نەبوو هەر چەندت دەوێ بیبە ڕوخۆشیەکەت هەموو شتێکە یاخەکەی بکەرەوە جلەکانی پڕ پارەکە. فەرمانتە گەورەم. ئێستا بڕۆ و دابەشی بکە بەسەر منداڵەکانت ئەگەر زیاتریشت ویست دەدەمێ منت کوشت ئەی گەورە تۆم کوشت لە خۆشیا منت کوشت خدای گەورە وەکو تۆ نمونە هەردەم زیاد بکە لە ڕەقی ناحەزانت و ئەو کەسەی لە یادت نییە. استغفر الله استغفر الله خو حافظ صدق اللە العظیم. چەند لەو بڕە پارەیە بەشمان دەکات بۆ یارمەتیدانی خۆمان و وە برادەرانیش؟ برادەرانمان؟ بەڵێ برایەکانمان لە ڕێگای خودا خزمەتکارەکانی ماڵ و باخچە. ئەوە دوو جار هەندی ئەو پارەیەیە گەورەم. سێ بەشی لێ هەڵبگرە وە ئەو شەو نابێت بخەوی. تا دوو بەشەکەی تر دابەش نەکەی بەسەر فەقیران، بەسەر هەموو ئەو هەژارانەی کە دەیانناسین و ناشیانناسین و ناشمەوێ هیچ کەسێک بەم کارەمان بزانێت جگە لە خوا. فەرمانتە میری گەورە. وە ئەگەر توانیت دەموچاوی خۆت بشاریتەوە ئەوە زۆر باشترە. بزانە من متمانەم بە تۆ هەیە و خودای گەورەش لە نێوانمانە. ئەگەر فێڵم لێ بکەی ئەوە تۆ فێڵ لە خۆت دەکەی. آمنت باللە هی گەورەم آمنت باللە. خزمەتکاری هۆزی خەتاب گاڵتەم پێ دەکا ئاساییە وای لێ دەکەم زۆر خۆشحاڵ بێت زۆر زۆریش دەزانی کە چی ڕوویداوە پاش کۆچکردنت بۆ عێراق؟ وەلیدیان پەشیمان کردەوە لە داخوازی کچەکەم. و هەندێک کەس چوون بۆ میسر بۆ ئەوەی خوشکەکەی مارە بکەن بۆ وەلید. ئاساییە ئاهەنگی بگواستنەوەی هەردووکیان بەیەکەوە دەبێت. هەردووکیان؟ وەلید بۆ کچی عەبدولعەزیز و. و یەزیدی کوڕی عەبدولمەلیک. بۆ کچەکەمان کچی براکەم. بەڕاستە؟ بەو مژدەیە زۆر خۆشحاڵم خۆشحاڵم. کوانێ وەلید؟ ئەوەی پشتی ئەسپەکانی ماندوو کرد لە نێوان ڕێی میسر و دیمەشق و ڕێی دیمەشق و میسر. خێرە باوکە؟ مژدەیە؟ مامت بەو شتە ڕازی بوو ئەویش لەسەر ڕای باوکت. کچی ئامۆزات ڕازی بوو بە تۆ ئا لە خۆشی مامی و وە تۆش. ڕازی بوو وەریشی گرت. گەورەترین مەرجی مارە بڕین ڕازی بوونە کوڕی خۆم. ئەوە لە نێوان بێگانەکانە بەڵام لە نێوان ئێمە لە بەر جێنشینە. بێدەنگ بەو قسەی تر مەکە ئێستا پێم بڵێ تۆ دەتەوێ؟ بەڵێ. ئێستاش قافڵەیەک ئامادە بکە کە بشێت بۆ کچی عەبدولعەزیزی کوڕی مەڕوان میری میسڕ و پەیمانپارێز و و برای جێنشین. و بشێ بۆ زاوا پەیمانپارێزی جێنشین و کوڕی پێشەوای ئیمانداران و کچی پێشەوای ئیمانداران. ئایا تۆ پەیوەندیت بەو هاوسەرگیرییە چییە؟ بووک ئامۆزامە و زاواش برامە، ئایا پێویست ناکا خوشکی زاوا بڕوا لەگەڵ براکەی بۆ ئەوەی یارمەتی بووکە خان بدات؟ بۆ ئەوەی بچیتە لای و ببیتە خزمەتکاری ئەو؟ نا نا نا نا نەخێر لەبەر ئەو ئامانجە نا بەڵام دەمەوێت لێرە بمێنیتەوە ئەویش لەبەر ئامانجێکی تر فەرمانتە باوکە پورت لە کوێیە؟ لە ژوورەکەیەتی بەخێر بێیت ئەی پێشەوای ئیمانداران. حاڵت چۆنە ها کچی مەڕوان؟ باشم ئەگەر تۆش باش بی. هێشتاکە توڕەی؟ لە خۆم توڕەم وامەزانی سینەت فراوانە. دەستم خستە چەند کارێکەوە کە پەیوەندی بە منەوە نییە. مارە بڕینی کچی برات بۆ کوڕی برات ئەوە هیچ پەیوەندیەکی بە تۆوە نیە ئەی شای ژنی هۆزی مەڕوان. ئەگەر ئاوا بوایە ئەوە بێگومان ڕای من ڕێزی لێ ئەگیرا. ئایا کاتی ئەوە نەهاتووە ئەو شتانەی لە دڵتدایە فڕێی دەی لەبەر خێزانی براکەت عەبدولعەزیز؟ بە زۆری و زۆرداری ئەگەر بژمرم خەریکە کچی شوانی بزن ئەبێ بە شای ژنی هۆزی مەڕوان و کچەکەیشی ئەبێ بە شای ژنی ئەم کۆشکە کچەکەی کچەکەی کچەکەی ئەو کچە بێگانە نییە کچی برامە وە کچی براتە دەبێت ئەو بێت بۆ ناو ئەو کۆشکە دەبێ بە خێزانی کوڕەکەم و کوڕی براکەت دێت بۆ ئێرە تا هەموو خزمەکانی شوانەکانی بزن بێن بۆ ئێرە بۆ ئەوەی کچی مەڕوان خزمەتیان بکا و هەروەها خزمەتکارەکانی هۆ. تۆ بەدەمی خۆت ئەو فەرمانەت بۆ خۆت دەرکرد دەبێت تۆش خزمەتیان بکەی بە دەستەکانی خۆت و ئەگەر بزانم یەک وشەی خراپ لە بەرامبەریان بڵێی وەیانیش تەماشاکردنێکی خەراپ دەتانکەم بە پەندی زەمانە تۆ لەگەڵ هەموو ژنەکانی ناو ئەم ماڵە بۆ ئەوەی کە ئێوە باش بزانن ئاوەهای بەسەر دێت هەر کەسێک کە زۆر لە خۆی ڕازی بێت دەبێت لە مووس لە عەرد بچەقێت. خوزگە بمردمایە پێش باوکم. تا براکەم ئاوای لێ نەکردمایە. ویستت چاوت بە من بکەوێ دوور لە ئەنجومی دەسەڵات چیت پێیە کە ئاوا ناوترێ لە ناو ئەنجومی دەسەڵات ئایا دڵی پێشەوای ئیمانداران فراوان دەبێ بۆ من؟ سینەم بۆ کەس تەنگ نابێ گەر یەکێک بۆ خۆی مێشک تەنگ بێت یان ڕای خۆی لەدەست بدات. ئایا تۆ پێم دەڵێی کە من مێشک تەنگم و ڕای خۆم لەدەست داوە؟ وە فێڵ لەو کەسانە دەکەم کە نسحەتیان دەکەم پێشەوای ئیمانداران؟ خوا نەکات باوکی یوسف. دانیشە دانیشە بەبێ یارمەتی وەرگرتن. تۆ لە جێگایەکی دوورەوە هاتووی پشووت نەداوە تەنانەت یەک شەو نەبێ. لەسەر پشتی ئەسپەکەم بۆ یەک جاریش نەهاتوومەتە خوارەوە لە کوفەوە تاوەکو گەیشتوومەتە دەوروبەری دیمەشق. لەبەر یەک شتی گرنگ کە زانیاریم پێ گەیشت ئەی گەورەمان. دەتویست کچی براکەت بدەیت بە یەکێک لە کوڕەکانی من بەڵام یەزید یارمەتی وەرگردە من و منیش ڕێم پێدا کە کچی براکەت مارە بکە چ شتێک هەیە لەوە گرنگتر لەلای تۆ؟ ئەی پێشەوای ئیمانداران خودا تەمەن درێژت بکا. وە هەموو چارەنووسێک نووسراوە وە کوڕەکانت لە پێشترن لە پێش هەموو کەسێکی دیکەوە گەورەم وە هەروەها پەیمانپارێز وەلید شای کوڕی هۆزی ئومەیەیە و وە سولەیمان لاوی عەرەب و مەسلەمە سەرکردەی هێزی هێزەکانە وە دڵێکی گەورە و بەهیزی هەیە وە ئەگەر تۆ دەتەوێ بە ڕای من بکەی با ئەوان پەیمان پارێزی لە دوای یەکتری بیبەن. براکەم عەبدولعەزیز لابدەم نەفرەت لە ڕای تۆ بێت ئەی پێشەوای ئیمانداران بە هەڵە لە من تێمەگە من تەنانەت شمشێرێکم لە دەستی تۆدام چاوم لەسەر پلە و پایە نییە تەناخەمی ئەو سەروەت و سامانە و ئەو دەسەڵاتەی تۆمە گەورم کە ماندووبوونێکی زۆرت چێشتووە بە ڕاستگۆی و بەدڵە فراوانەکەت، هەروەها دەترسم بکەوێتە دەست پیاوێک ئەو دەسەڵاتە لە کوڕەکانت بستێنێ و وەکو جلێک لە لاشە دایکەنێ. مەبەستت ئەو کوڕەیە برازاکەمان عومەری کوڕی عەبدولعەزیز. ئەی پێشەوای ئیمانداران ئەوە کوڕی خزمایەتی نییە، کوڕێکی زۆر توڕەیە و هیچ کاتێک بەزەیی بە ئامۆزاکانی نایەتەوە وەکو بەزەیی برا بۆ برا. لەوانەیە وەکو برایەک بێ کە لە دایکت نەبووە. خودای گەورە چی بوێتەر ئەوە دەکات ئایا حەز دەکەی لەگەڵ ئامۆزاکەتدا بڕۆیت بۆ میسر بە یاوەری لەگەڵی بی لەگەڵ کاروانی مارە بڕینەکەی وەیانیش چاوەڕوان دەبی هەتاوەکو هەمویان دەگەڕێنەوە بۆ ئێرە بە ئارەزوی تۆ بێ پێشەوە ئیمانداران بڕۆ بەڵکو لەوێدا ژنێک بێنی و وە لەگەڵ کارانی خوشکەکەتدا بەیەکەوە بگەڕێنەوە من ماوەیەکی زۆر لە میسر ژیاوم کە منداڵ بووم هەروا گەنجیش بووم ئەگەر بمویستبایەوە ژنم لەوێ دەهێنا ئەی بۆ نەتهێنا؟ قسمەتی خوا ڕاستە بەدەست خودایە بەڵام خودای گەورە پێی گوتیم بگەڕێن و مارە بکەن ئایا گەڕایت و نەدۆزیەوە؟ یان دۆزی تۆ بەڵام توانات نییە یانیش توانات هەیە بەڵام شەرم ڕێت لێ دەگرێ لەوانەیە لەبەرم هۆکارانە بێ مامە پێم بڵێ باشترین کەسێک کە باوک بۆ کچەکەی خۆی هەڵیبژێرێت. جارێکیان لە ئەنجوومەنی حەسەنی بەسڕی بووم، پیاوێک پرسیاری لێکرد وتی کچەکەم بدەم بە کێ؟ حەسەنیش وەڵامی دایەوە و وتی کچەکەت بدە بەوەی کە لە خوا دەترسێت، ئەگەر خۆشی بوێت ڕێزی دەگرێت و خۆشیشی نەوێت ئیهانەی ناکات. ئەوە هەڵسوکەوتی تۆیە برازاکەم و منیش واز لێناهێنم هەتاوەکو ژنێکی باشت بۆ نەخوازم. ئەو کەسەی کە تۆ دەتەوێ کچی هەر کەسێک بێت یان هەر هۆزێک بێت وە یانیش باوکی ئەگەر باوکی بەرپرسی هەموو موسڵمانەکانیش بێت بە بێ شەرمانە پێم بڵێ بزانم کێت دەوێت. دەی بڵێ پیاوەکە قسە بکە. ئایا پێم ڕازی دەبی؟ ئایا پێم ڕازی دەبی ئەی خوایە دەقسە بکە ئایا پێم ڕازی دەبی بمە مێردی کچی کچی مامم فاتیمە. ئای بۆزی زمانت ئاوا تەتەڵە دەکات ها هەر وەکو برەی منداڵێکە و تازە فێری قسە دەبێ. نا من هیچ لاریم نییە لە تۆ برازا کەم خواب لەو پایت بەرز کاتەوار وەکو پای منت بەرز کردەوە کوانێ مێشک و ئاینەکەت ئەی فەقی هۆزی ئومەیە چاوەڕوان بە هەتاوەکو ڕای وەردەگرم لەوانەیە پێت ڕازی نەبێ یان لە ناو دڵت دەدا واتقوا اللە الذی تساءلون به والارحام ان اللە کان علیکم رقیبا صدق اللە العظیم بە جوانی دنیا و جێنشینەوە تەواو سەرقاڵ بووین و ئاگامان لە هیچ شتێک نەماوە کوانێ ئەو ڕۆژانە ئایا هیچ شتێک ناوێ باوکی وەلید؟ من دەمەوێ و ئێوەش دەتانەوێ و بەدەست خواشە ئەو شتەی کە دەمانەوێت داواکارم لێی کە ئەو کارە سەر بگرێت ئەگەر خێری پێوە بێت بۆ هەردووکیان. خێرە ان شاء اللە. ڕات چیە بە برازاکەم؟ کامیان؟